ئەڵقەی سی و پێنج. منداڵەکەی باری هاتە ئەوەی کەڵکی خوێن وەرگرتنی پێوە هەبێ. لەلایەن پارێزەرەکان یاردولا و دکتۆرێک هەڵبژێدرا و باری و منداڵەکەی و بەندە پێکەوە چوین بۆ ئەوێ. پاش نەختێک پارێزەرەکەم بانی کردم و لە کاتێکە لە خۆشیدا دەنگی نووسا بووتی چاڵی ڕزگار بووی خوێنی مناڵەکە وا دەگەێنێ کە تۆ باوکی نیت لە خۆشیە هەرەوەندەم بۆکرا بڵێم خوا پاداشتێ بداتەوە براکە ئەم هەواڵە وەکو ئاگری ناو پوش بە پەلە بە ناو ڕۆژنامەکان ئابڵاو بۆ کردیان بەمانشێت چارلی ڕزگاری بوو یان نووسیان چارلی دەرکەوت کە باوکی مناڵەکە نییە ئەگەرچی ئاکامی تاقیکردنەوەی خوێنەکە بووە مایەی دڵتەنگی زۆر بۆ حکوومەتی فیدراڵی، بەڵام ئەم وازی هەر نەهێنا. تا ڕۆژی محاکەمەکردن نزیک دەبووەوە من ناچار بووم ئێوارانی سارد و سڕ و دوور و درێژ لە ماڵی گیزلەر ڕابوێرم و لەگەڵیدا باسی هەموو ئەو دیدار و چاوپێکەوتنانەم بکەم کە لەگەڵ باریدا بوو. قەشەیەکی کاسۆلیک لە نامەیەکی گرنگدا کە لە سان فرانسیسکۆوە بۆی ناردبووم وتبووی، کەوا بە پێی ئاگاداری ئەو باری لە لایەن ڕێکخراوێکی فاشیستەوە پاڵی پێوە دەنرێ و کەوا ئامادەیە بێت بۆ لۆس ئەنجلس بۆ شایەتیدان لەم بارەیەوە بەڵام گیزلەر ئەم مەسلەی بەهەند وەرنەگرت وتی هیچ پەیوەندیەکی بەمەی ترەوە نییە جگە لەمە کۆمەڵە بەڵگەیەکی زۆرمان لەبارەی شخصیت و ڕابردووی باریەوە بەدەستەوە بوو. چەند هەفتەمان لە کۆکردنەوەی ئەم بەڵگانەدا سەرف کردبوو کەچی گیزلەر لە ناکاوێکا ڕایگەیاند کەوا ئەمەش هیچ دادمان نادا. ئەم بەڵگانە لەوانە بوو بۆ ئەو هیچ نەبن بەڵام بۆ من وا نەبوون و بایەخێکی زۆریان هەبوو. لەلایەکی تریشەوە، چەند نامەم لەبارەی خۆیەوە پێگەیشتبوو کە تیاندا تەوازوی خواستبوو لەبارەی ئەو هەموو تەنگ و چەڵەمەیە کە بۆی دروست کردبووم و سوپاسیشی کردبووم بۆ ئەو هەموو چاکە و چاوتێریی کە لەگەڵیدا بە خەرجمدا بوو. ئەم نامانە یەکجار بەسوود بوون بۆم، چونکە باشترین بەر پەرچدانەوەی ئەو چیرۆکە بێبەند و باوانە بوون کە ڕۆژنامەکان دەیانڕێست. بۆیە زۆر شاد بووم بەوەی کە مەسەلەکە وا خەریکە دێتە سەر باری خۆی، چونکە. وەکو بۆی دەچووم و ڕۆژنامەکان ناچاربوون ڕاستی مەسەلەکە دەربخەن و هەر نەبێ ئەمە لە چاوی ڕای گشتی ئەمریکادا بە بێ گوناه ساغی دەکردمەوە. لێرەدا دەبێ چەند قسەیە لەبارەی ئێدگار هوڤەر و ڕێکخراوەکەی واتە ئاژانسی ئیستیخباراتی ئەمریکاوە بکەم چونکە مەسەلەکە بە مەسەلەیەکی فیدراڵی دانرابوو لەبەرئەمە دەبوو ئەم ئاژانسە زۆر بە تەنگی ئەوەوە بێ بەڵگەم لەسەر کۆبکاتەوە چەند ساڵ لەوەوبەر جارێکیان ئەم هوڤەرەم بینی بوو ئەو جارە بە گەرمی باسی ئەوەی بۆ دەکردم چۆن چەند پیاوی بە کەڵکی هێناوەتە ناو ڕێکخراوەکەی و کە هەندێکشیان قوتابی کۆلیجەکانی حقوقیش بوون. چەند ڕۆژ پاش ئەوەی ئەم تاوانەم خرایە ئەستۆ شەوێکیان لە لۆقنتەیەک چاوم پێی کەوت کە لەگەڵ کۆمەڵێک زەلامی ڕێکخراوەکەیدا سێ مێز لەولای ئۆنا و منەوە دانیشتبوون. یەکێک لەوانەی کە لەگەڵیدا بوون تیپی گرای ناوێک بوو، کە لە ساڵی هەزار و نۆ سەد و هەژدە وە جار جارە لە دەوروبەری هۆڵیود دەمبینی، زۆر جار لە ئاهەنگەکانی هۆڵیوددا دەردەکەوت. کابرایەکی بەدفەڕی، بەدفەساڵی خوێڕی، کە جار جارە بە پێکەنینەکەی کە زیاتر لە گڕبوونەوە دەچوو، یەکجاری لە دین و دۆن دەری دەکرد. من لەمە بەولاوە هیچی ترم نەدەزانی، کەچی ئێستا وا بووە بەم پیاوە و لەسەر مێزی لالە هووڤەر دانیشتووە. ئەمە نەختێ سەرسوڕهێنەرە. کە ئەستاین بڕۆین. هاوڕێکم لێ دایەوە. بە ڕێکە و دەویش لەو کاتەیە هاوڕێی دایەوە و سەیرێکی یەکترمان کرد. لە هەمان شێوەی گڕبوونەوەوە. یەکێکی فەرموو، بەڵام من ئەمەم بە هەند وەرنەگرت. ئاخرییەکەی ڕۆژی موحاکەمە داهات، لەگەڵ گیزلەردا چووینە ژوورەوە. ڕۆژنامەکان بایەخی کێوتوویان نەدامێ. دیار بوو دڵنیا بوون لەوەی موحاکەمەکە باشترین سەرچاوەیە بۆیان. سەیری مودەعی فیدراڵیم کرد. خەریکی خوێندنەوەی کاغەز و نووسراو بوو، جار جارەش قسەی لەگەڵ ئەوانی دەوروبەریدا دەکرد و بە دڵنیایی ئەوە لەگەڵ چەند کەسدا پێ دەکەنی. تیپی گرایش لەوێ بوو، هەر جار ناجارە بە تیلەی چاو سەیرێکی منی دەکرد و بزەیەکی بێ مانای دەگرت. گیزلەر قەڵەمێک و چەند پەڕە کاغەزێکی دابوو پێم بۆ ئەوەی لە کاتی محاکەمە کردا بۆ خۆم تێبینی بنووسم. بۆیە ئەوەی هەر وەک بت دادەنیشم. کەوتمە وێنە کێشان. گیزلەر بە چرپەتێکی خوڕیم و کاغەزەکەی لە دەستم ڕاپسکاند و پارچە پارچەی کرد. ئاگات لە خۆت بێ. لەوانەیە ڕۆژنامەکان وێنەکانت ببینن و لە خۆیانەوە هەزار و یەک لێکدانەوەی لەسەر بنیات بنێن. ڕاستییەکەی من سکێچی ڕووبارێک و پردێکی دارینم کردبوو کە لە مناڵییەوە خولیای کێشانیم گرتبوو. لە ناکاوێکا ژووری محاکەمە چرژا و هەر کەسە لە جێگەی خۆی دانیشت. کابرای نووسەری دادگا سێ جار بە چەکوشەکەی کێشای بە مێزەکەیدا و ئیتر هەموو بێدەنگ بووین. بە گوێرەی چوار مادە تاوانبار کرابووم دوانیان هی یاسای مان بوون و دوانیشیان لە یاسایەکە وەرگیرابوون کە لە شەڕی ئەهلیەوە کەس هەر باسیشی نەبیست بوو تۆمەتەکەی ئەمەشیان ئەوە بوو گوایە من مافی هاوڵاتیەکەم پێشێل کردبوو هەندێک گوێم لە چەڵتە چەڵتی هەردوو پارێزەرەکە گرت وام هاتە بەرچاو کە ڕقەبەری و پێشبڕکێ لەگەڵ یەکدا دەکەن بۆیە قسەکانیانم ئەوەندە بە هەند وەرنەگرت لەگەڵەوەشا تۆمەتەکان بە بایەخ و بنەڕەتدار نەبوون. هێشتا ترسی ئەوەم هەر لە دڵا بوو بە زۆر شتێکم بەسەرا بسەپێنن. جا جارەش هەندێ بیرم لەبارەی ناوبانگ و شۆرەتەکەمەوە بە مێشکمدا تێدەپەڕی. بەڵام ئەمەشم ئەوەندە بە هەند وەرنەدەگرت. چونکە لە یەک کاتدا نەمتوانی بیر تەنە لە یەک شتیش بکەم. لە هیچ گروگرفتێکا پیاو ناتوانێ بەردەوام هەموو بیر و هۆش و کرداری بخاتە سەر ئەو گیروگرفتە و ناچار دەبێ جار جارە لێی خاو بکاتەوە. لە بیرمە جارێکیان دادگا خەریکی پشوودان بوو بۆ کۆڵینەوە لە مەسەلەیەکی قانوونی. حەکەمەکە ڕۆیشتبوو، پارێزەرەکان و حاکم چووبوونە ژوورێکی تر. لە کاتێکا گوێگرەکان و وێنەگرێک و بەندە تەنها لە ژووری دادگادا مابووینەوە، کابرا وێنەگر هەر ماتەماتی ئەوەی بوو لە هەڵوێستێکی سەیردا بمگرێت. کە چاویلکەکەم بۆی خوێندنەوە کردە چاوم، ئەویش کامێراکەی ئامادە کرد، بۆیە چاویلکەکەم داکەند. ئەمە ئەو خەڵکەی هێنایە پێکەنین کە لە ژوورەکەدا مابوونەوە. کە ئەو کامێراکەی دانایەوە من چاویلکەکەم کردەوە چاو. ئیتر شتەکە وەکو چاوشارکێی لێدا. هەر ئەو کامێرای ئامادە دەکرد من چاویلکەم دادەکەن و کە ئاویش دادنایەوە من دەمکردەوە چاو ئەمە بوو بە بەزمێکی خۆش بۆ تەماشاکەران. هەر کە دادگا دەستی پێکردەوە ئیتر منی چاویلکەکەم یەکجاری داگرت و لەسەر کۆ دانیشتم. محاکەمە چەند ڕۆژی خایاند و لەبەرئەوە قەزییەکە فیدراڵی بوو میستەر پۆڵ گێتی برادەری جۆن باریش بانگکرابوو بۆ شایەتی. لەگەڵ دوو کوڕی گەنجی ئەڵەمان و چەند کەسێکی تریشدا. گێتی ناچار کرا دان بەوەدا بنێ کە لە کۆندا دۆستی باری بووە و پارەشی لێ خەرج کردووە. بەڵام. لەمە گرنگتر ئەو نامانەی بوو کە بۆ منی نووسیبوون و تیایاندا تەوازۆی خواستبوو بۆ ئەو هەموو گیروگفتەی کە بۆی دروست کردبووم و سوپاسی میهرەبانی و بەرچاوتیری منی کردبوو لەگەڵ خۆیدا. ڕاستییەکەی، گیزلەر هەوڵی دا ئەم نامانە وەکوو بەڵگە دابنرێ، بەڵام هەوڵەکەی سوودێکی وایان نەبەخشی. بەلای منەوە دەبوو لەم بارەیەوە چیڕەی زیاتر درێژ بۆێ. لە دادگادا بە بەڵگە ساکرایە کەوا بەر لەوەی هێرش بێنێتە سەر ماڵەکەی من باری شەوێک لە ماڵی کوڕێکی گەنجی ئەڵەمان خەوتبوو ئەم کوڕەش خۆی ناچار بەڵگەکەی قوبوڵ کرد. ڕاستیەکەی ئەم کێشە و بەرەیە تا بڵێی ناخۆشی بێمانا بوو بەڵام هەر کە دادگام بەجێ دەهێشت. هەموو شتەکەم لەبیر دەچوو. دوای ئەوەی لەگەڵ ئۆنادا نانێکی هێمنمان پێکەوە دەخوارد لێی ڕادەکشام و ئاگام لە هیچ نەدەما. لە کۆتاییدا مەحکەمە تەواو بوو هەردوو پارێزەرەکە لەسەر ڕێکەوتن لە دوو سەعات و نیودا حکم دەرکرێت دڵی خۆمان لێکم مایەوە دەبێت لەو دوو ساعت و نیوەدا باسی چی بکەن چونکە بەلای منەوە شتەکە ڕوون و ئاشکرا بوو وەکو مووی لە ماس دەرکرا بووە بوو حکوومەت دەستی لە بنی هەمانەوە دەرچوو بوو بێگومان هەرگیز ئەوەشم بەبیران نەداهات کە لەوانەیە 20 ساڵ بکنێمە ژوورەوە تەنانەت ئەگەر هەموو تۆمەتەکانیشم لە سەر ساغ بکرێتەوە. سەیرێکی سەر و چاوی باریم کرد تا بزانم چی دەڵێ، کەچی ڕووی لێم وەرگێڕا و کە حەکەمەکان بۆ ڕاوێژکاری چوونە دەرەوە، ئەو بێ ئەوەی سەیری ڕاست و چەپی خۆی بکا لە دادگا چووە دەرەوە. کە خەریک بووین لە دادگا دەردەچووین، گیزلەر بە گوێیدا چرپاندم. ئەمڕۆ تا بڕیاری حەکەمەکان دەردەچێ ناتوانین دادگا بەجێ بێڵین بەڵام دەتوانین بچینە حەوشە و نەختێ خۆمان لەبەر خۆر هەڵخەین. هەر ئەم چەند وشەیە وای لێ کردم هەست بەوە بکەم کە مێردەزمەیەک خەریکە بەرە بەرە داگیرم دەکا و کەوا ئێستا لە هی یاسا بەولاوە موڵکی هیچ کەسێکی تر نیم. سەعات گەیشتبووە یەک و نیو وامدەزانی دەرکردنی بڕیار لە بیست دەقیقەی تر بەولاوە نابات. بۆیە لە دڵی خۆما وتم بە ئەم بیست دەقیقەیەش خۆم ڕابگرم و ئینجا تەلەفۆن بۆ ئەوە نابکەم بەڵام بیست دەقیقەکە تێپەر بوو بوو بە سعاتێک کەچی هیچ ناچا تەلەفۆنم بۆی کرد کە حەکەمەکان هێشتا هەر لە دەرەوەن و هەر حکوم دەرنەچوو ئاگاداری دەکەم سعاتێکی تریش تێپەڕی کرد هێشتا هیچ دەنگ نەبوو خوایە دەبێت چی بێ لەگەڵ گیزلەردا لە دەرەوە قڕ و قەب دانیشتبووین تا گیزلەر سێری سعاتەکەی کرد ئەوە خۆ سەعات چوارە. ئەی بۆچی ئاوەها دواکەوتن؟ ئەمە وای لێ کردین بکەوینە مەقۆمەقۆیەکی لەسەرخۆ لەبارەی ئەو هۆیانەوە کە لەوانەیە بۆ بنەمایەی ئەم دواخستنەیان سەعات چوار و چارەک زەنگی دادگا لێی دا. کەوا حەکەمەکان گەیشتوونەتە بڕیار. دڵم داخ و پاو کە خەریک بووین دەچووینە ژوورەوە گیزلەر بە گوێیدا چرپاندم. بڕیارە کار چۆرێک بوو نەکەی، نەکەی ڕەنگ گۆڕی یان خۆت لێڵ بکەی. تێگەیشتی؟ ژووری مەحکەمە خێرا پڕ بوو. چاوەڕوانی و سەغڵەتی لە ڕووی هەموو کەسێکا دەخوێنرایەوە، بە ئەنقەست تا بۆم کرا، خۆم بە بێ پەروا و ئارام نیشان دا ئەگەرچی دڵم هەر هەڵئەلەرزی. نووسەری دادگا سێ جار چەکوشەکەی کێشا بە مێزەکەی بەردەمیدا، بەو مانایەی کەوا حاکم هات. ئێمەش هەموو بەرزەپێ لەبری هەڵساین. کە دانیشتینەوە حەکەمەکان هاتنە ژوورەوە. سەرۆکەکەیان فایلێکی دایە دەستی نووسەری دادگا. گیزلەر سەری داخست و چاوی بڕیبووە پێڵاوەکانی و لەبەر خۆیەوە دەیوت. ئەگەر تاوانبار دەرت بکەن، ئەوا ئەمە دەبێتە گەورەترین بێدادی کە بە درێژەی ژیانم بینیبێتم. ئەم قسەیەی چەند جاری تر دووپات کردەوە. یارۆی نووسەری دا، دادگا کەوتە خوێندنەوەی فایلەکە و ئینجا سێ جار بەکشەکەی کێشای بە مێزەکەی بەردەمیدا و لە کاتێکا هەموو خەڵکەکە کەر و ڵاڵ، چاویان بڕیبووە دەمی وتی. چارلی چاپلن قەزیەی تاوانی ژمارە سێ هەزار و سێ سەد و حەفتا و شەش لەسەر فەقەرەی یەکەم. لێرەدا هەڵوێستەیەکی درێژی کرد. ئنجا گوتی، بێتاوان! خەڵکەکە کردیان بە زەڵە. دوایی دیسانەوە هێمن بوونەوە تا کابرای نووسەر لەسەر خوێندنەوە بڕوا. لەسەر فەقەرەی دووهەمیش هەر بێ تاوان. دانیشتوان کردیانەوە بە زەڵە، هەرگیز نەمدەزانی ئەوەندەم دۆست هەن، هەندێکیان خۆیان فڕێدایە ناو قەفەسەکەو کەوتنە ماچکردن و لە ئامێزگرتنم بە تیری چاو سەیرێکی تیپی گرایم کرد، گڕبوونەوە لە دەموچاوی تارا بوو، ڕەنگی بە تەواوی پەڕی بوو، پاشەوە حاکمەکە چەند قسەیەکی ڕووە من کرد، مستەر چاپلن ئیتر هیچ پێویستیمان بە تۆ نییەو ئێستا تۆ ئازادی. پاش ئەوە دەستی بۆ گوشین بۆ درێژ کردم و پیرۆزبایی لێ کردم، ئینجا گیزلەر بە گوێیدا چرپاندم. دەی، دەی ئینجا هەڵسە و یەکەیەکە دەستی حەکەمەکان بگوشە. ئەوناو کاتە زیکی چوار مانگان بوو، لە باخچەی ماڵەکەمان چاوەڕێی دەکردم، بە بیستنی هەواڵەکە لە ڕادیۆوە لە هۆشی خۆی چوو. ئەو ئێوارەیە پێکەوە بە تەنهایی نانی ئێوارەمان خوارد. نە داوای ڕۆژنامەمان کرد و نە حەزمان لە تەلەفۆن بۆ کردن بوو، نە چاوکەوتن بە هیچ کەسێک. هەستم بە بەتاڵی و شکستیی شەخسیەت دەکرد، تەنانەت لەوانەش بێزار بووم کە کاریان بۆ دەکردین. پاش ئەم هەموو کێشە و بەرەیە مەسەلەی منداڵەکەی باری کە بەلای منەوە کۆتایهات و دیسانەوە سەری هەڵدایە. پارێزەرێکی فێڵبازی قۆڵبڕ کە لە سیاسەتی ناوخۆیا دەستی دەڕۆیشت، توانیبووی بە ئۆینێک مەسەلەکە جارێکی تر بێنێتەوە مەدان جگە لەمە بە خاوەنکردنی مناڵەکە لە دایکەوە بۆ محکەمە ئەو ڕێکەوتنەی کە من لەگەڵ دایکیدا کردبووم بە شکێن لاو نەدرایە قەڵەم و ئەو 25هزار دلاری کەدابووم پێی لە دەستی دەرنەدەچوو لە بەرەمە محکەمە ئێستا بۆی هەبوو کە مەسرفی ژیانی مناڵەکە بکاتە ئەستۆی من پاش محکەمە و محکەمەکاری ئەمەم بەس زۆر بەسەردا ساخ کرایەوە. چ ئۆنا و چ خۆم لە کالیفۆرنیا بێزار بووبووین و پێویستمان بە حەسانەوەیەکی لەش و مێشک هەبوو. بۆیە بار و بارگەمان لێکنا و بەرەو نیویۆرک پێمان پێوەنا و لەوێشەوە بۆ نیاک کە جێگەیەکی ئەمنی تابڵی دڵگیر بوو لەوێ خانوویەکمان بە کرێ گرت کە هی ساڵی هەزار و حەوت سەد و هەشتا بوو. بەڕاستی ئەم هەوارگەی نیاکمان تا بڵێ خۆش و حەسێنەرە و ئەگەرچی جێگەیەکی دوورە پەرێز و چەپیش بوو نە کەسمان دەبینی نە کەس دەهات بۆ لامان ئەگەرچی کارەساتی باریخان لە دەست و پێی خستبووم بەڵام ئەو کاتەی کە دەستی پێکرد مسیۆ ڤێردۆم نیمچە تەواو کردبوو ئێستاوە ئارەزووی تەواوکردنیم هاتووەتەوە مێشک. لە سەرەتایە بڕیارمان نابوو هەر نەبێ شەش مانگ لە ڕۆژهەڵات بمێنینەوە و بەم جۆرە ئۆنا دەبوو یەکەم منداڵی لەوێ ببێ، بەڵام من نەمدەتوانی لەوێ کار بکەم بۆیە پاش پێنج هەفتە گەڕاینەوە بۆ کالیفۆرنیا. هەر پاشی مارەبڕین بە ماوەیەکی کورت ئۆنا دانی بەوەدا نا کە حەزی لە ئەکتەری نییە. چ لە فلمدا و چ لەسەر شانۆ. ئەمە هەواڵێکی خۆش بوو، چونکە بۆ من مانای ئەوە بوو ئەو ژنمە، نەک کچۆڵەیەک کە بە دوای شۆرەت و ناوبانگە بگەڕێ. ئا لەم کاتەیا بوو کە دەستم لە سێبەر و ڕاستی هەڵگرت. لەم چوونە سەر میسیۆ ڤێردۆیەدا ئەوە بوو حکوومەت بەو شێوە ڕەقە لە کاری کردین. ئەوساش و ئێستاش لەو باوەڕەدا بووم کە بەکار نەکردنی ئۆنا، هونەری سینەما ئەکتەرێکی کۆمیدی چاکی لەدەستداوە، چونکە تا بڵێی لەم مەیدانەدا لێهاتوو بوو. لەبیرمە چەند ڕۆژێ بەر لە مەحکەمە، پێکەوە چووین بۆ دووکانی زەرەنگەرێک لە بێڤەرلی هێڵز تا قوتووی میکیاجەکەی چاک بکەینەوە. لەوێ کەوتینە تەماشاکردنی هەندێ بازن و بابەتی تر. هەردووکمان چاومان بڕییە سێتێکی یەکجار نایاب کە بە مرواری و عاقیق داڕێژرابوو، بەڵام ئەوەنا. نرخەکەی زۆر بە گران زانی بۆیە بە کابرای زێڕنگەرمان وت دوایی بۆی دێینە و چوینە دەرەوە کە چوینە ناو ئۆتۆمبیلەکەوە خۆم چرژاند و وتم خێرا بە زوو زوو لێ خوڕە زوو دوایی دەستم کرد بە گیرفانم داو لەسەر خۆ بازنەکەم دەرکرد پێم گوت ئەزانی کەی هەڵم گرت؟ ئەو کاتەی کابرا خەریک بوو بازنەکانی تری بە تۆ نیشان دەدا. ئۆناس زەرد هەڵگەڕا و وتی. قەت نەدەبوو وا بکەیت. ئینجا خۆی کرد بە شەقامێکی لادا و ئۆتۆمبێلەکەی وەستاند. ئۆنا گوتی. با بیرێک لە مەسەلەکە بکەینەوە. قەت نەدەبوو وا بکەیت. باش. بەڵام خۆ تازە کار لە کار ترازاوە و ناتوانین هیچ بکەین. ئەو هەر پەک و پووشی بوو. ئیتر منیش خۆم بۆ نەگیرا و دام لە قاقای پێکەنین و شتەکەم بە ڕاستی خستە ڕوو. ئەو کاتەی تۆ خەریکی تەماشا کردنی شتی تر بووی، من کابرای زێڕنگەرم بردە لاوە و بازنەکەم لێ کڕی. تاڵقەی داهاتوو بەخواتان ئەسپێرین.